نەبین لە تکاکاری و شەفاعەتی ئەو زاتە پیرۆزە اللهم آمین بەر لە دەستپێکی وتارەکە داوای دوعای شیفا لە خوا ئەکەم بۆ مامۆستای گەورە و بەڕێزمان بەندەی ڕاسپارد ئەمڕۆ لە خزمەتتانابم بە یارمەتی خوا ئەو بابەتەی ئەمەوێت لە خزمەتی بەڕێزتانا بیری خۆم و ئێوەشی بێنمەوە، ڕازیبوون بە بەشی خوا. چەنێ ئێمەی ئەهلی جومعە و جەماعەت، چەنێ ئێمەی ئەهلی قیبلە، چەنێ ئێمە کە ناوی خۆمان ناوە ئوممەتی پێغەمبەر، صلی اللە علیه وسلم، ڕازین بەو بەشەی کە خوا بۆی دیاری کردووین. لە کەسێکی بچووک تا کەسێکی گەورە، لە کەسێکی بێ دەسەڵاتدار تا کەسێکی دەسەڵاتدار، لە کەسێکی هەژار تا کەسێکی دەوڵەمەند، چەنێ لە ئێمە ڕازییە بەو بەشەی کە خوا جل جلالە پێی بەخشیوین؟ ئەی ئەگەر ڕازی بووین بە بەشی خوا چیمان دەست ئەکەوێ؟ ئەی ئەگەر ڕازی بووین بەو بەشەی کە خوا جل جلالە بۆی دیاری کردووین و ئەبێ ئارامیشی لەسەر بگرین، دەرەنجام و بەروبوومی ئەو بەشە چییە کە مرۆڤ بەختەوەری دونیا و دواڕۆژ بکا؟ پێغەمبەری ئێمە علیە الصلوة والسلام بەیانیان و ئێواران فەرموویەتی رضیت بالله ربا رازیم بەوەی کە اللە پەروەردگارم بێ بەدیهێنەرمە، خولقێنەرمە، ڕۆزی دێر دەرمە، ژیێنەرە و مرێنەرمە، ئەمە اللە جل جلالە، ئاگای لە نەفەسەکانی من هەیە، ئاگای لە ژیانی خۆم و ماڵ و منداڵم هەیە، بۆیە شوکری ئەکەم، دانی پێدا ئەنێم، ئیعتراف ئەکەم، رضیت باللە ربا، هەر خۆیەتی شایانی ئەوە بێ کەوا اللەم بێ پەروەردگار و بەدیهێنەرم بێ هەر خۆیەتی شایانی ئەوەیە کە من ڕکوع و سجودی بۆ بەرم وبالاسلام دینا فێری کردوین بڵین ڕازی بن بەوەی کە ئیسلام کە خوا دیاری کردووە بۆتان دینتان بێ بەرنامەی ژیانتان بێ جیاکەرەوەی حەڵاڵ و حەرامتان بێ ئیسلام ڕێنماییتان بکا بەرەو کوێ ئەتانبا بەرەو بەهەشت چ شتێکیش بەدوورتانەگرێ لە دۆزەخی کڵپەدار بۆ سوپاسی خوا نەکەم وە بۆ ڕازیش نەبم لەسەر ئەوەی کە ئیسلام دینم بێ فێری کردووین عەلەیە سەڵات وە سەلام بڵێین وە بی محمد صلی الله علیه وسلم نبیا و رسولا ڕازیشم شەوانە ڕۆژانە دووپاتی ئەکەمەوە لە کانگای دڵمەوە کە خوا محمدی ئازیزی بە پێغەمبەری من هەڵبژاردووە ئەزانن مژدەکەی پێغەمبەر چیە صلی اللە علیه وسلم صلوات بن لە دیداری پێغەمبەر ئەفەرمێ کان حقا علی اللە ان یرضیه ئەوە خوا جل جلاله کەس بۆی نییە بیکا بە ماف بەسەر خواوە خوا خۆی کردوێتی بە ماف بەسەر خۆیەوە کە ئەو بەندەی خۆی ڕازی کا دڵی خۆشکە بەختەوەری دنیا و دوا ڕۆژی بکە نابینی خەڵکێگەیە لە سەرم ڕووی زەویەدا لە دەوروبەری من و تۆدا ماڵێ سەروەتێ داراییەکێ و تۆی نییە بەس هەمیشەی بینی بەشووش و دەم بەخەندە دڵ فراوان و بە ڕەحم بە سۆز و میهرەبان بەرامبەر بە دەوروبەری بۆ چونکە لە ناخی دڵیا ڕازی بووە بەوەی کە خوا بۆی دیاری کردووە. بۆیە ئازیزەکانم هەر کەسێ ڕازی بێ بەو بەشەی کە خوا بۆی دیاری کردووە خوا جل جلاله ڕازی ئەکا و خوا جل جلاله پاداشتی ئەداتەوە پێویستمان بەوەیە بەیناوبین چۆن کۆمپیوتەرەکەمان ڤایرۆسی لێ ئەدا چۆن مۆبایلەکەمان قرس ئەبێ و ئەبدەیتێکی ئەکەین کەمێ ناخی خۆمان ئەبدەیت کەین بەیناوبین ئەو بەڵێنەی لە مناڵیا باوک و دایکمان فێریان کردین، اشهد ان لا اله الا اللە و ان محمدا رسول اللە چەندمان بردووەتە سەر. چەند ڕازەکەین لەگەڵ خوای خۆمانا. چەنێ ڕەنگی داوەتەوە لە نێو ماڵ و منداڵمانا. یان خوا پەنا با گەر ئیبتیلایەک و ناڕەحەتیەک هاو بەسەرمانا ئەوەی کە کراوە لە ڕابردوا هەمووی بسڕینەوە بە دەستی خۆمان مەسحی کەین چ موسیبەتێکە چ واوەیلا و ناڕەحەتیەکە بۆ ئەو کەسە پێغەمبەر ئێمە عەلەیهی الصەڵات وەسەلام فەرمێ خوای خۆتان بناسن لە کاتی خۆشگوزەرانیە خوا ئاگای لێتانە بێ لە کاتی ناڕەحەتیەکانە ئەوە نییە لەم لاو لەولاوە خەڵکێگەیە قەیران بۆ من و تۆ دروست ئەکا، دڵمان تەنگ ئەکا، شەوانە ڕۆژانە هەواڵێکی خۆش ناچێ بە گوێچکەی من و تۆدا، دەی ئەبێ ئێمە چۆک دابدەین؟ ئەبێ ئێمە خۆمان تەسلیمی مرۆڤێکی هاوێنەی وەکو خۆمان بکەین؟ یان اللە جل جلاله لەسەروی هەموو ئەوانەوەیە؟ پێغەمبەر علیە الصلوة والسلام هەمیشە پەیوەندی و ئیتیصالی لەگەڵ خوای خۆدا هێندە بەهێز بووە هیچ کەس نەیتوانی چۆکی پێدا بدا فاستقم کما امرت بردیە سەر بۆیە خوا کردی بۆ پێغەمبەرە نازدارە علیە الصلوة والسلام دەی ئەو پێغەمبەر بوو ئێمە بەشەرێکین ئەویش بەشەر بوو انما انا بشر مثلکم، خۆی ئەفەرمێ من مرۆڤێکم وەکو ئێوە، بەڵام تەنها جیاوازییەکە هەمە لەگەڵتانا بریتیە لەوەی کە خوا وەحیم بۆ ئەنێرێ ئاگادارم ئەکاتەوە کە ئێوە بەرەو چ ئاقارێ بەرمو لە چی دورتان خەمەوە تا ئێستە بیستوتە کەسێ بە گوێی خواو پێغەمبەری کردبێ زەرەری کردبێ بە تەحەداوە ئەیڵێم تا ئەم ڕۆژگارە کەسێ بە گوێی خوای کردبێ کە قورئانی پیرۆزە و کەسێ بە گوێی فەرمایشتەکانی پێغەمبەری کردبێ زەرەری کردووە بینیوتانە زەرەر بکا نەخێر ئەو هەموو مصیبەتی و دڵتەنگی و قەلەقی و خەمۆکێ کە تووشی ئەم میلەتە بووە بە دووربوونە لە نەهج و لە منهجی صحیحی خوا و پێغەمبەر صلی الله عليه وسلم ڕازی نەبوونە بەو بەشەی کە بۆمان دانراوە بۆڵەمان ئێت نعوذ باللە زۆر جار ناشکوری ئەکەین من باسی ئەوە ناکەم کەسێ مافی خواردی بێدەنگ بە نا مافی خۆت بسێنە لا يحب الله الجهر بالسوء من القول إلا من ظلم خوا پێی خۆش نییە مرۆڤەکان دەنگ بەرزکەنەوە بەسەر یەکتریدا بە شێوازێکی ناڕەوا ئللا کەسێک نەبێت کە ستەمی لێکراوە لەلایەن کەسێکی هاوێنەی خۆیەوە دەنگت هەڵبڕە مافی خۆت وەرگرە بەس بەو شێوازەی کەوا دروستە بۆ خۆت و بۆ کۆمەڵگەکەت خوا جل جلاله لە حەدیثێکی قودسیدا گفتوگۆ لەگەڵ من و تۆ ئەکا بەڕێزەکەم ئەوەندە نزیکین لە خواوە کە خوا جل جلاله خۆی بە قەریب ئەزانێ وإذا سألك عبادي عني فإني قريب قريب صيغه مبالغه يعني نەک هەر نزیکم لێتانەوە زۆر زۆر نزیکم لێتانەوە دەی حیف نییە ئینسان پەنا بۆ کەسێکی هاوێنەی وەک خۆی بەرێ کە زاتێ بەو گەورەییە، بەو جوانییە، بەو جەمالە، بە تۆ بڵێ، وەئیزا سەئەلەکە عیبادی، بەندەکانم، چ گەورەییەکە، چ شەرەفێکە بە من و تۆ بڕاوە، گەر پرسیارت لێ کرد، داوات لێ کرد، فەئیننی قەریب. سەیرکە خوا جل جلالە لەم حەدیسە قودسیەدا چی ئەفەرمێ، یەبنە ئادەم، یەبن ئادەم لا تەخافن من ذی سلطان مادام سلطانی باقیە نەترسی لە کەسی خاوەن جاه و مەنسەب و جبەدار و خاوەن دەسەڵات مادام سلطانی من باقیە و ماوەیە ئەگە خوامان ناسیوە ئەبێ ئاوا سەیری خوامان بکەین نەک کەسێ چاوی لێ سوور کردیتەوە ئیتر دین و ئیمان و عەقیدە و هەموو شتێکمان بخەینە ئەو لاوە سوڵتانی خوا لە سەرووی هەموو سوڵتانەکانەوەیە دەسەڵاتی خوا لە سەرووی هەموو دەسەڵاتەکانەوەیە مادامە سولتانی باقیە پاشە ئەوە فەرمی یەبنە ئادەم لا تەخشە من ضیق الرزقی وخەزائنی مەلآنە نەترسی لەوەی کەوا ڕزقت کەم ببێتەوە شەیتان خوا پەنا با وەزوەسەت بۆ دروست کا بەوەی کەوا ئەگەر ببەخشی لا لە فەقیر و هەژار و نەدارێ بکەیتەوە ماڵەکەت کەمەکاتەوە نەخێر بۆ چونکە تۆ ئەبەخشی خەزائینی خواش بەردەوام پڕە خەزێنەکانی بەتاڵ نابێتەوە خوا جل جلاله خۆت سەرقاڵ مەکە بە کارێکەوە کەوا ئەبێتە مایەی ڕووخاندنی کەسایەتیت، ناخت، ماڵت، منداڵت وێران ئەکا. وەرە ئیتیصال و پەیوەندی لەگەڵ منا بگرە، فلا تلعب، یاری مەکە، خۆت بە شتی لا مالايعنیەوە سەرقاڵ مەکە، من بەدیهێنەری تۆم. گەر پەیوەندیت لەگەڵ منا توندوتۆڵ بێ، بەڵێن بێ بە دەمتەوە ئێم. فوعزتی وجلالی، خوا سوێن بە عیززەت و بەرزی و شکۆمەندی خۆی ئەخوا. ان رضیت بما قسمته لک ارحت قلبک وبدنک، ئەگەر رازی بی بەوەی کەوا بۆم دیاری کردووی لە خێزانت، لە منداڵت، لە ماڵت، لە سەیارەت، لە بژێوی ژیانت، ڕۆژانە شەوانە بڵێ رضیت باللە ربا ڕازی بی بەو بەشەی کە خوا بۆی دیاری کردووی ان رضیت بما قسمته لك ارحت قلبك وبدنك دڵنیا دەکەمەوە هەم دڵت هەم جەستەت ئارام ئەکەم مرۆڤەکانی ئێستا بە شوێن چیدا ئەگەڕێن بەختەوەری سەعادەت و کامەرانی خۆشببختی و خۆشنودی شەوانە بە دڵێکی پاک و صاف و بێگەردەوە سەر بخاتە سەر سەرینەکەی بە شوێن ئەوە دا وێڵن. دەی خوا مژدەی داوە بەو کەسانەی بەو بەندانەی کەوا ڕازی ئەبن بە بەشی خوا و شکرانە بژێریش ئەبن لەسەری. بەڵام سەیرکە دواتر خوا جل جلاله ئەفەرمێ وئن ئەنت لم ترض بما قسمته لك خۆ ئەگەر خوا پەنابا پشتت لە من کرد و ڕازی نەبووی بەوەی بۆم دیاری کردووی شکرانە بژێر نەبووی بەو لقمەی بەو پاروەی کە ئەیخەیتە ناو گەروتەوە ئەچێتە ناو گەدەتەوە پێی تێر ئەبی ئەگەر ڕازی نەبووی بەوە، فوعزتی وجلالی، جارێکی تر ئەفەرمێ سوێند بە عزەت و جەلال و دەسەڵات و هەیبەتی خۆم. لاسلطن علیک الدنیا، دنیات لێ تەنگ ئەکەم و لێت ئەهێنمەوە یەک. ترکض فیه رکض الوحوش، ڕاکەی بەنێو ئەم دونیا فراوانەدا هەڵمەت و هەڵپەت بێ، بە شوێن ئەوەی چۆن دەوڵەمەند بم، چۆن ماڵەکەم زیاتر کەم، چۆن بتوانم خەزێنەکەم پڕ کەم، چۆن خەڵکی بە من بڵێن دەوڵەمەندن و لە من بترسن. فوعزتی وجلالی لاسلطن علیک الدنیا ترکض فیه رکض الوحوش چۆن گیانلەبەرێکی برسی لە بیابانێکی چۆڵا، نێچیرەکەی ئەبینێ برسیەتی ئەبێت خۆی تێرکا و بێچوەکانیشی تێرکا ئەگەڕێ بە شوێنە ڕاکا بە شوێنە هەرچی قووە و هێز و بازوی هەیە ئەی خاتەگەڕ بۆ ئەوەی نێچیرەکەی بگرێ ثم لا يكون منها لك إلا ما قسمته لك بگەڕێی بە شوێن هەموو سەر ڕووی زەویدا حول العالمێک بکەی بۆ ئەوەی بتەوێ بەشەکەت زیاد کەی وەڵاهی هەر ئەوەیە کە من بۆم تەواو کردوویت و بۆم داناویت سوێن بە خۆی خوا فوعزتی وجلالی. ئەبێ وریابیت جوانی دنیا جەمالی دنیا زۆرە المال والبنون زینەت الحیات الدنیا خۆ کەس ڕێگر نییە لە بەردەم ئەوەی ئینسان ماڵی حەڵاڵی هەبێ خانووی جوانی هەبێ سیارەی باشی هەبێ بەس ڕێگەی پەیداکردنەکەی کامەیە چۆن پەیدای ئەەکەی چۆن کۆی ئەەکەینەوە مرۆڤی موسڵمان بۆیە خوا ئیسلامی بۆ دابەزاندووە بە مەنهەج کار بکا بە مەنهەج بجوڵێتەوە نەک بە مەزاج هەر کۆمەڵگەیە مەزاجی پێش مەنهەجی خواخست چاوەڕێی پێشکەوتن مەبە لەو کۆمەڵگەیە سبەینێ یحشر المەڕ ئەبراگەل فرسەتە ئەمڕۆ تەبڕابن لە من با کەس حەشری نەبێ لەگەڵ حەشرم خوامان ناسیوە بەو شێوازەی کە خۆی ئەیەوێت پاشان ئەفەرمێ خوا جل جلاله ئایا پارویەک کە من بڕیومەتەوە بۆ تۆ ئەم پارۆوازانی لە دەسەڵاتی من کەم ئەکاتەوە نەخێر هەموو سەر ڕووی زەوی هەستن بە ڕێزان بۆ ئەوەی شتێ بۆ ماڵ مڵک و ماڵی من و تۆ زیادکەن ناتوانن ئللا مەگەر خوا بڕیاری دابێ پێویستمانە ئیتیصالەکەمان نوێ کەینەوە لەگەڵ خوادا قەیران دروزە بێ غاز نەماوە نان نەماوە ئارد نەماوە ئەبێ ئیترێمە ئەو خوا بە دەسەڵاتەمان لە بیرچێتەوە بەڕێزان واللهی حیفە بۆ ئینسانی مسلمان نەنگیە بۆ ئینسانی مسلمان زاتێک خوایەک جل جلاله له ما في السماوات وما في الأرض ئەوەی لە ئاسمانەکانە لە مەجەڕات ئەیبینی ئەوەی لە سەرزەوی و ژێرزەوی و ژێر دەریاکانە ئەیبینی لەهو بەس بۆ خۆیەتی دەی حەف نییە پەنا بۆ کەسێکی تر بەری حەف نییە ئەو زاتت لە بیر چێتەوە بۆیە ئەبێ هەمیشە دەست بە دوعابین و بپاڕینەوە بڵێن ڕوو لە کێکم ئەی تەنیا ڕووگەکەی دڵم غەیری تۆ نیمە کەسێ لە سارای وشکی سینەما میهری تۆمە فریاد ڕەسێ بە دەستی کورتی تکاوە هەڵبووە دادی نەداریم ڕوەو دیوانی کەرەمت ئەکەم سکاڵای هەژاریم ئەپاڕێمەوە لە خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ عاقیبەتمان بەخێر بگێڕێ ئەو بەشەی کە بۆی دیاری کردوین توانا و تاقەمان پێ ببەخشێ شکرانە بژێر بین لەسەری یا ڕەبی پەروەردگارا چۆن لەم ماڵەی خۆتدا کۆت کردوینەتەوە لە بەهەشتی پڕناز و نیعمەتدا کۆمان کەیتەوە مشتاقی دیداری خۆتین مشتاقی بینینی خۆت و پێغەمبەرانتین مشتاقی چوونە بەهەشتی ڕازاوەتین خوایە لەو بەهەشتە ڕازاوەیە بێ بەشمان نەکەی خوایە دڵمان صاف کەی سینەمان بێکی نەکەی ئیسلامەکەمان برەو پێ بدەی مزگەوتەکانمان ئاوەدانتر کەیتەوە یا ڕبی پەروەردگارە داوات کات لە یەکەم و لێ دەپاڕێمەوە هەر کەسێ داوای دوعای شیفای لەم بەندە داماوانەی خۆت کردووە دەستمان بۆ لای تۆ بەرزبووەتەوە پاڕینەوە خۆیان شیفایان بۆ بدەی خۆیان شیفایان بۆ بنێری خۆیان ئازاریان لەسەر لابەی خۆیان هەر خوشک و برایەکمان لەسەر جێ کەوتووە بە لاشە لە ماڵە و بە ڕۆح لە مزگەوتە خوایە ئەجری جومعەی بۆ بنووسی یاڕەبی پەروەردگارا داوات لێ ئەکەم هەر کەسێ بووەتە باعیث و هۆکاری بنیادنانی ئەم ماڵەی تۆ سەرجەم ماڵەکانی تر خوایە ماڵێک لە ماڵەکانی بەهەشتی پێشکەش کەی خوایە گەنجەکانمان لە فیتنەی ئەم زەمانە بپارێزی خوایە ئەو گەنجە ئازیزانەمان کە ئەیانەوێ خۆیان بە حەڵاڵ بڕازێنەوەو لە حەرام بە دووربن کاریان بۆ ئاسان کەی یاڕەبی پەروەردگارا داوات لێکەم لە ئەهلی ئەم مزگەوتە خۆش ببی لە ئەهلی دانیشتوانی ئەم گەڕەکە خۆش ببی لە ئەهلی دانیشتوانی ئەم شارە خۆش ببی یاڕەبی پەروەردگارا دەستەکانمان لەم ڕۆژە پیرۆزەدا بە بەتاڵی نەگێڕیتەوە خوایە ڕوومان سپی کەی لە دنیاو لە دواڕۆژدا خوایە کوردستانمان ئاوەدانتر کەی هەرکەسێ دوژمنە بە دین و ژین و خاک و وڵات و ئاومان خوایە داوات لێکەین لە ناوی بەرە هەر کەسێ دۆستە بە دین و ژین و دینمان یا ڕەبی پەروەردگارا برەوی پێ بدە یا ڕەبی پەروەردگارا لێ دەپاڕێنەوە داوات لێکەین لە ڕۆژی قیامەت و ڕەستاخێز و گەڕانەوەمان بۆ لای تۆ نامەی کردارەکانمان بە دەستی ڕاستمانەوە بدەی شەرمەزاری بەردەم بارەگای خۆتمان نەکەی یا ئەڵڵا خوایە سەتری عیبەکانت کردوین سەترت بەردەوام بێ خوای پەروەردگار داوات لێکەین لە کڵپە و لە ناڵە ناڵ و گرمەی ئاگری دۆزەخ بە دوورمان بگری یا ڕەبی پەروەردگارا چۆن لە ماڵی خۆتدا ئاوا کۆت کردوینەتەوە أشهد أن لا إله إلا الله ولي الصالحين يدافع عن المؤمنين الكبير المتعال ذو الجلال والعزة والعظمة والإكرام لا إله إلا هو الملك العلام وأشهد أن سيدي وقرة عيني وتاج رأسي محمدا عبده ورسوله وصفيه وخليله إذ ما رأى من خير إلا دعانا إليه وما رأى من شر إلا حذرنا منه صلوات ربي عليه وعلى آله وصحبه أجمعين ناسراوەکان، ئەوانەی کەوا حەقێکیان لەلاتە بڕۆ حەقەکە بگێڕەوە، گەردنی خۆت ئازاکە و با گەردنت ئازاد کەن، چونکە وەڵڵاهی ئەگەر هەزار دانە تەواف بە دەوری ماڵی خوادا بکەیت و لەببەیک و سەعدەیک پێت ئەڵێن حجک علیک مردود بە ڕاستی حەجەکە ئەدرێتەوە بە ناوچاوی ئەو کەسا خوا پەنابا بۆ چونکە حق الناس شتێکە ئەبێ بدرێتەوە پێش حق اللە حەج مافی خوایە لەسەر شانمان ئەبێ حق الناسەکە جێبەجێ کەی دووەم تێبینیم حەزەکەم حاجیە بەڕێزەکان چل و دوو بۆ چل و سێ دانە وەرەقە بەس بە وەزارەتی ئەوقاف ئەدەن بۆ ئەوەی حەجەکەیان ئەنجام بدەن ئەم پارە با بە هەوانتە نەچێ داوا بکەن خولتان بۆ بکرێتەوە دەورەتان بۆ بکرێتەوە بەرچاوڕوونیتان پێ ببەخشرێ مەعقول نیە چل و دوو دانە وەرەقە بدەیت و نەزانی چۆن تەواف ئەکەی نەزانی چۆن سەعی بەینی صەفا و مەڕوە ئەکەی نەزانی لە مینا لە موزدەلیفە لە ڕەجمی شەیتان چی بکەم و چی نەکەم ڕەوا نیە بۆیە قەبوڵی مەکە پارە ئەدەی مافی خۆشت وەرگرە داوا بکە خولت بۆ بکرێتەوە بەرچاوڕونیت پێ ببەخشرێ وەکو ئەو وڵاتانەی تر کە ئەنجامی ئەدەن. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات من أهل السنة والجمعة والجماعات اللهم انصر من نصر الدين واخذل يا ربنا من خذل الإسلام والمسلمين اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه اللهم كما جمعتنا في هذا اليوم المبارك وفي هذا المكان المبارك فاجمعنا تحت ظل عرشك يوم لا ظل إلا ظلك فاجمعنا في جناتك جنات النعيم اللهم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا دينا إلا قضيته ولا مريضا إلا شفيته ولا آيما إلا زوجته ولا مجاهدا إلا نصرته ولا مسافرا إلا رددته يا رب العالمين اللهم اشف مرضانا وعاف مبتلانا وفك أسرانا ولا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا آمن عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون قوموا إلى صلاتكم يرحمني ويرحمكم الله وأقم الصلاة